نیزامی بۆ خۆیشی هەستی نەتەوایەتی و بەرچاوتەنگی بە شعرەکانیەوە دیار نییە بەو هەموو شوێنەوارە جوانە فارسیەوە منەت لەسەر فارس ناکا و ئەڵێ عەجەم زیندە کردم بدین پارسی ئەوینی بەتینی ژنەکەی کە دیارە چەندی خۆشویستووە و پاشمەرنی چ شتێکی بۆ گێڕاوە و بەرەو پان تورکیزمی نەبردووە ناز و نەوازیشی دایکی و نانون مەک و جلوبەرگ و پەروەردەکردنی خاڵی نەیکردووەتە کوردێکی ڕووت ڕەنگە هەرسێک زمانی زانی بن شعرەکانی شاهێدن کە نەک هەر فارسی زانیوە بەڵکو لە ڕیزی گەورەترین شاعیرانی فارسدایە ئەدی بە چ زمانێک دەگەڵ ئافاق خانم دواوە دەزانین تورک زۆر بە زەحمەت فێری کوردی و فارسی و زمانی دیکە دەبن ئەو ژنە خۆشەویستەشی خۆکەڕ و ڵاڵ نەبووە دواندن و لاوانەوە و نازکێشانی ویستووە ئەم چیرۆکانەی دایکی بە منداڵی بۆی گوتوون بە ئاشکرایی لە شعرەکانیدا ڕەنگی داوەتەوە و وەک لەم شعرەدا دەردەکەوێت کوردی خەرکی بکعبە گوم کرد خەرباز بجست و ئەشتەلەم کرد کەوا بوو کوردیشی زانیوە خانی شاعری مەزنی ئێمەش داستانی بەناوبانگ و درامی کە نوێنەی مەموزینی لەسەر و سوڵی نیزامی داڕشتووە شعرەکانی لەسەر کێشی لەیلی و مەزنونەکەی ئەوان و دیارە لە ژێر تەسیری نیزامیدا بووە بەڵام جیاوازیەکی زۆر لە نێوان ئەم دوو داستانەدا هەیە لە باری ڕواڵەت و شێوەدا نیزامی لە پێشترە هەرچەند نەزمی خانی چەپی دەبەر نەزمی نیزامیدا نییە کێش و قافیەی هەردووکیان تا دەستی لەسەردابنی سوار و ڕەوان و پاراوە ئەمما زمانی نیزامی لە زمانی خانی سواوتر و لێک و لووستر و لە بەردڵانترە بەداخەوە کوردەکەی خانی وشەی عەربی ڕقی نامۆی وای تێدان کە قاموسی فەیروزابادیش نەیگرتوون ئەوەش هەروا بێ بنووس و علت نییە خانی لە سەردەمی دەسەڵاتی بنەماڵی سەفەویدا ژیاوە و هەموو فارسیزانێک دەزانێ لەو سەردەمەدا زمانی فارسی تووشی چ پاشەکشە و تەنگانەیەک بووە و دیارە زمانی کوردیشی دەگەڵ خۆی بەرەو هەڵدێر بردووە دەنا زمانی کوردی ئەوەندە شەژار و کەموشە نییە هێندە قەرزداری زمانی دیکە بێ بەڵام لە باری نێوەڕۆکەوە بێتەعسوب دەڵێم خانی لە پێشترە ئەوەش لە خۆ ڕاناڵێم قارەمانی چیرۆکی لەیلی و مەزنونی نزامی هەردووک عرب بوون ئەویش هەرچەند زۆر زانا بووە تەبیعە نەیتوانیوە وەک عربێک شارەزای ڕێوشێن و سلۆنایەتی ژیان و فەرهەنگی عربی بێ بۆیە چیرۆکە نایابەکەی لە بیتێکی کوردی وەرگتووە و قارەمانی کوردی هەڵبژاردووە بۆیە هەتا پێی کراوە خۆی لە ئەفسانە پاراستووە و بەرەو واقع چووە تەنانەت ئەگەر بە وردی سەرنج بدەنە درامی مەموزین بۆتان دەردەکەوێت لە زۆر جێگایان هاتووە لە واقع دوور بێتەوە لە ئەستۆی خۆی داڕنیوە و دەڵێ بیستومە بۆیان گێڕاومەوە و یا خەونیان دیوە خانی هەژار پەروەری و دیفاع لە بێدەسەڵات و چەساوانی گەیاندۆتە ڕادێک کە هێندێک کەسی دیارە نەزانی هێناوەتە سەر ئەم بڕواایە کە ئەو سێ سەد و پەنجا ساڵ لەوەی پێشتر بیروباوەڕی چەپی بووە خانی وێ دەچێ خەریک بوو بێ وەک نیزان پێنج گەنج بنووسێ جا توانیویەتی و شوێنەوارەکانی جگە لە مەموزین بزربوون و لە نێو چوون بۆمان ڕوون نییە هەر ئەوەندە دەتوانم بڵێم ئەو کە لە چل و چوار ساڵیدا مەموزینی تەواو کردووە دەبێ پێش ئەو بەمدڵە پڕهستە و بەو تەبعڕوانەوە شتی دیکەشی نووسیبێ نەوبەهار بەشی ئەوەندەی مەحتەل نەکردووە تا چل و چوار ساڵی هەر ئەو دوو شوێنەوارەی هەبێ چل و چوار ساڵ تەمەنێکی نێونجیە ئەگەر پتر ژی بێ کە هیچ ڕوون نییە پاشانیش دەبێ شتێکی دی لە پاش بەجێما بێ ئەمما چمان بەدەستەوە نییە دیسانیش وەک کوردێک شکرانە بژێرم ئەوەندەشمان لەدەستدایە بێگومان خانی لە نیزامی فێر بووە کە لە دوایی مەموزیندا ساڵی تەواوکردنی کتێبەکەی و تەمەنی خۆی کاتە شعر و بڵێ لەو ڕاکو دەما ژغەی فەک بوو تاریخ هەزار و شێست و یەک بوو ئیساڵ گەهشتە چلوچاران وی پێشڕەوی گوناهکاران پێم وایە مامۆستای خوالێ خۆش بوو سەجادی کە پاش مردووان هەر بە هەر ڕەحمەت باشە خراپ لەم دوو شعرە گەیوە بە بۆچوونی من خانی لە 1960 دا مەموزینی تەواو کردووە و ئەو دەمیش خۆی 44 ساڵی تەمەن بووە ئەو کەسانەی بە گۆترە شت نانووسن و کەمێکی بیر لێ دەکەنەوە و مێژوو دەخوێنەوە و دەزانن ئەو سەردەمە ڕەشترین سەردەمی مێژووی کوردە چونکە سەردەمی کێشە و شەڕی نێوان دوو دەوڵەتی بەدەسەڵات و زۆردار و لە کنەخۆ مسلمانی ئەو کاتە بووە شەڕی بینی سەفەوی و عوسمانەکان زیاتر لە کوردستان و لەسەر زگی کوردی بەسەزمان و لێقەوماو کراوە زڵم و زۆری ستەمکاران و لێقەوماوان و بێ هێز و بێ دەسەڵات لەو سەردەمەدا هەستی نەتەوایەتیی خانی بزاوتووە و بزاوتووە کە لە دیباجەی مەموزینەکەیدا دەریبڕیوە و دەڵێ، ئەز مامە دە حیکمەتا خودێ دە، کرمانج ددەوڵەتا دنێ دە. ئایا بچ وەجهی مانە مەحروم بیلجملە ژ بۆ چ بوونە مەحکوم هەستی نەتەوایەتی خانی هەستی کوێری ناسیۆنالیستی نییە هەستی ئینسانی شاعرێکی حساس و بەشەر دۆستە کە نەتەوەکەی خۆی خۆشویستووە و بە مەحروم و مەحکومی دیوە و زگی پێستاوە و دیفاعی لێکردووە خانی ئینسانی خۆشویستووە و ستەم و ناهەقی ئەم هەستەی تێدا بزواندووە کە لە بەدبەختترین و مەزلومترین ئینسانی کورد پشتیوانی بکە نیزامی و خانی وەک دوو شاعری مسلمان لە پێشەکی کتێبەکانیاندا حەمدی بینایی چاوان و ئاودێڕی دێمەکاران خودای مەزنیان کردووە و بە خۆشەویستی خودا و پێغەمبەری گەورە و نازدار و پیاوچاکانیان هەڵگوتووە و هەردووک لەو باسەدا سەرکەوتون بەڵام کە وەک شاعیرەکانی پێشوو هاتوونەتە سەرباسی میر و مەزنان بە تەواوی لێکگوێ بوونەوە نیزامی پێی هەڵگوتوون یا ئەو پەڕی یا ئەو پەڕی گلەیی لێکردوون بەڵام خانی بە ئازایەتی کوتاونی و تاوانی کوێرەوەری و چەرمەسەری هەژارانی بێدەرەتانی خستووەتە ئەستۆی ئەوان لە باقی مەبەستەکانی پەراوێزی داستانەکەیدا خانی وەک عارفێکی لێزان و دڵسۆز دواوە و ئەوەندە بەخشندە و بەڕەحم بووە کە تەنانەت بە کرە مەرگەوەڕی بەدفەڕی پاش کوژران و بوون بە چەقڵی مەموزینان بەخشیوە و بە خەونی پیاوچاکێک کردوویە بە دەرکەوانی دەرکی کۆشکی بەهەشتی مەموزینان ڕەنگە خوێنەر وەڕەز بوو بێ و پێی وابێ زۆرم درێژ دادڕی کردووە بەڵام من پێم وایە زۆرم مێشکی خۆم کوشیوە تا ئەم باسە کورت بکەمەوە و بچمە سەرباسی علی عاشق ڕاست بێ یا ئەفسانە دەگێڕنەوە زەمانی زوو لە ئاوەدانیەکی ئەم کوردستانەدا لاوێک ژیاوە کە ناوی علی بووە عەلی گیرۆدەی داوی ئەوینی کچی مەلای ئاوەدانی بووە مەلا زادەی شۆخ و شەنگیش دڵی بە عەلیەوە بووە ئەوینی ئەو کوڕ و کچە وەک ئەوینی لەیلێ و مەجنون و مەموزینە ئەوینێکی پاک و خاوێن و ئاسمانی و دوور لە هەوا و هەوەس بووە خوازبێنیکەری ناردوونە سەر کیژی مەلا، بەڵام شۆفار و دووزمان و ڕیاباز کە هەمیشە بوون و وازووش بنە بڕ نابن، چوون دە کڵێشەی مامۆستاوە و نەیانهێشتووە کچەکەی بداتێ و پێیان سەڵماندووە مەلازادە بۆ بۆرە پیاو نابێ. کوڕی سەوداسەری وەک قەیسی عامری لە سوێی گراوییەکەی کە بە داخەوە ناوی نازانین شێت و دین دەبێ و ئاوەدانی بەجێ دێڵێ و دەست ڕەکێوان دادە دەست ڕەکێوان دەدا نەمبیستووە دەگەڵ کێویان ببێتە هاودەم شەو ڕۆژ بە شاخاندا گەڕاوە و بیت و باو و لاوک و حەیرانی کوردانەی بەیارەکەی هەڵگوتووە جێی داخە لەوانە چمان وەدەست نەکەوتون بە چەقالە بەڵاڵوکە کێویلکە گێوژ و کرۆسک و گیاوگۆڵی کوێستانان ژیاوە جاروبار شوان و گاوان و ڕەوکەوان نانی ڕقیان بە خێرا خۆیان داوەتێ چەند دوا ماوەتەوە ڕوون نییە کچەمەلاش هەموو حەڵاڵی دنیای لە خۆی حرام کردووە و قەت لە ژوور ناتۆتە دەر و کەسی نەدواندووە و شەو ڕۆژ گریاوە مەلای مسوڵمانی کورد زگیان پێستاوە و بەزەیی پێدا هاتوون و کچەکەی بە زۆرەملی نەداوە بە کوڕی ئاغا یا کوڕە مەلایەکی وەک خۆی یا بازرگانێکی دەوڵەمەندی شار بۆ خۆی و بەندەنان کەوتووە و عەلی کە ئیتر بە عەلی عاشق ناوبانگی ڕۆیوە بە هەزار زەحمەتی دۆزیوەتەوە دڵخۆشی داوەتەوە و بەڵێنی داوەتێ چیدی بە قسەی دوزمان و شۆفاران نەکا و کچەکەی بداتێ علی عاشق قاتۆتەوە ئاوەدانی مەلا نوشتەی بۆ نووسیوە دایکی سەری دەپڵاوە گۆشتی گرتووە دەستە براکانی دەوریان داوە و قسەی خۆشیان بۆ کردووە و تاژی وەڵە بۆتەوە و هۆشی هاتووەتەوە سەرخۆ مەلاش بۆ خۆی کچەکەی لێمارە کردووە و بەجل و بەرگ و جیازی خۆی بۆی سوار کردووە سواری کورد ڕمبازیان لە پێشدا کرد لە پێش کردووە و تەقڵیان داکوتاوە و جلیتیان هاویشتووە و دەستە خوشکەکانی سەمایان لە پێش کردووە دایکی زاوا و پیرێژنەکان ئاوێنەیان بەرەو ڕووی ڕاگرتووە بەربووک سواری ئەسپی بارگە بووە خزم و کەسوکاری پیاوی عەلی لە سەربانەوە شاباشیان بەسەردا هەڵاوێشتووە منداڵ تێک وەڕووکاوت وەڕووکاتون و منداڵ تێکۆ ڕووکاتون و شاباش و نۆغڵ و نەباتیان کۆ کردوێتەوە بووکیان لەسەر کورسی دابەزاندووە دوو برازا و پیل دوو برازاوە پیلیان گرتووە و بەرە و پەردویان بردووە لەو حاڵەدا علی لەبەر بێڵای ڕاوەستاوە و دەستی لە بناگوێناوە و ئەم بەندانەی پێ هەڵگوتون مەجلسی عاشقان گیراوە ساقی لە نێو ڕاوەستاوە پیاڵەی عیشق نۆش کراوە بەخێر هاتی پەری زادە بەخێر هاتی بەسەر چاوی دەمن هاتی بە چیم زانی کە تۆ هاتی بە دەنگی تۆق و خرخاڵان عەلی عاشق ئەگەر عشقت زمانی بێ مطرب لێدە بینایی سازت بەختت سووتێ لە بۆ نازت جووتێ ساقی گوارە زێڕن مەی لە مەیخانان دەگێڕن عاشقان لە ڕێ وەردەگێڕن قوربانت بم ئەی بای وادە تارا لەسەر لەیلم لادە بە دەستوری حاکم زادە مەجنون یەکێ دەردەدار بوو بە تیری عیشق گرفتار بوو چونکە لەیلی وەفادار بوو مەجنونەکەی لە کێوانم دایم دڵ پڕ لە هیجرانم بۆ خاڵی لەیل پەرێشانم خۆزگەم بە فەرهادی چینێ خەریکە لە سەنگ تاشینێ ئەویش بۆ عشقی شیرینێ قوربانت بم شەماڵ وەرە ئەو کاغەزەم لە بۆ بەرە بیدە بە دەستی دولبەرە ساقیم دەوێ شەراب بێنێ عەکسی خۆی تێدا بنوێنێ ئینا لیلایی لێ بخوێنێ بەو چاوە گیانم دەستێنێ کە دەگاتە ئێرە شادی مەرگ دەبێ و گیانی پاکی بەخدا دەستپێرێ و لەبەر دەرکی پەردووی دەکەوێ ئەوە بوو سەرگونشتەی عەلی عاشق مەجزومی کوردەواری لە بەیتەکانی کوردیدا زیاتر گراوی شینی بۆ کوڕە حەیران گێڕاوە وەک شینی زین بۆ مەم شینی خانزاد و خەزاڵ بۆ لاس شینی خەج بۆ سیامەند شیخی سنجان و ئایشەگوڵ بۆ سواری خۆیان لێرەدا شینی چەمەلا بۆ عەلی دیار نییە دەزانن دەبوو شینێکی بۆ بگێڕێ بە ئاواتمەوە کە دەنگ خۆشە کوردەکان ئەم بەندانە وێڕای ئاهەنگی شمشاڵێکی مەحزون بڵێن و شاعیرە لاوەکانمان ئەم چیرۆکە بکەنە داستانێکی شعری درێژ بۆ سەرچاوەی داستانی مەموزین و لەیلی و مەزنونی نظامی هەر بیتێکی وانە بووە ڕاوە تاژی ساڵ درەنگ بوو پایز داهات زەوی ڕەنگی بزڕکە شینایی نەما تینی هەتا و کەم بووە ڕۆشتیان بەبەرەوە نەما شەو درێژ و درێژتر بوون هەوا فێنک بوو ڕەز ڕندران مشتاخ هەڵخران بێستان لە بەرکەوتن بڕکە هەڵکێشران جێتوتن شێوکرانەوە ئاویژە لە بەراو دەرچوون ئەستێرە داریان لێ ڕاکێشرا سەرچاوە قەوزەیان گرت بناوان هەڵدێران دەرا و بۆگە و ڵێڵ بوون پاوان و هەڵسوون پێخست و بۆژە بوون پێورە وێنجە پێورە وێنجە داس پەڕین کران ڕەپستە کۆڵە پنج بوون نەوەندە تیشەیان چەند پەلکە بوو ساردە کێڵ دندووکەیاندا کاو گزرە لە کادێنکەیان کۆدە و پۆڵکە و نەرمەگیا لە تایە و گیشە دران تفاقی زستان داخرا دێم کێڵ بە هەوای بە هیوای بارانی بەڕەحمەت و حەقە پەڵەی پاییز دێمەکار و ئیشکە کەندیان داچەند جارجار هەوری سپی و تەنک بەدەم باوە بە پەلە ئاسماندا بە پەلە بە ئاسماندا تێپەڕین بابردەڵە وەک لەشکری بەزی و شکاو ڕەتێنرا خۆی بۆ نەگیراوە بڵاو بوو پوش و پەڵاش وەک ترسەنۆک و دوورە پەرێزان خۆیان لە خوارە بایان گرت لە نەدی و پەسی و بودڕ و کەندەڵان خزین هەوار خاڵی بوون چادر و چیخ پێچرانەوە سێپەک هەڵپەسێران مەشکە بەرچیغیان تێ هەڵکێشرا و لە بنمیتی نێوماڵی قورماوی نران نران دۆدانە و یەکی لە یەکی دەرنەدەچوو بۆ خۆشی لەسەر بەردێک دادەنیشت و قامکی لە بلوێر دەبزاوت و ئەوی لێی دەدا لێی نەدەداوە و پاشای بە سەپانی خۆی نەدەگرت ئێستا بلوێری لە ماڵ داناوە چونکە مەڕی کوێستان کەلەنگ و لۆر و دەغەزداری تێدا نەماوە و بێچاوێنی بێسمڕە و ساکەتەی دووگی دەڵێی لینگە دەستاڕە و پشتی گرێی لێبڕاوە کوا لە ئارامی قاقڕ و کڕاڕ دادەمەزرێ و دەچەقێتەوە لە دەشتی کاکی بە کاکیدا پەڕهەڵداوێ پەڕەم پەڕەم دەبێ هەر کردکەی ڕوو لە لایەک دەکا شوان ئەگەر وەک ددانی ماریش بێ پێڕاناگا پێشی بگرێ تێکی بکاتەوە مەڕی قەڵە و ساغ لە ئارانی بێلوەڕ چۆن چێشتاوان مۆڵ دەخوا پاڵێنان کۆڕ دەبەستێ شێوەخواران ڕادەوەستێ و شەوێنان لە حەوشەدا گیر دەبێ شوان دەبێ چاوێکی بێتە چوارچاو و خەو و خواردن لە خۆ حەرام بکە گورگی فێڵباز و دز هەمیشە لە کەلێندایە شوان بخافڵێنێ سەگ بخیچێنێ تا کەلاک بستێنێ کام مەڕی شاز و قەڵەوە بڕفێنێ و ئەگەر خودای نەخواستە شوان لە خەودا بمێنێ و دەستبێنی نەگرتبێ مێگەل ڕابدا و یەکی نەهێڵێ و هەمووی بخیچێنێ جا لەو حاڵەدا لەو حاڵەدا سوان کوا مەجای هەیە لە بلوێر بتوڕێنێ و عالمێک وە جۆش بێنێ ساڵان لەم وەرزەدا کە کاری دێهات کەم دەبوو سواغ و پینە و پەڕۆی بان و دەرک و دیواران تەواو دەبوو و ئاورد و دادەخرا جەنگەی ڕاوەتاژی دەهات ڕاوەتاژی لە مێژە لە کوردستاندا باوە تا نیوەی دووەمی ئەم چەرخە زۆر بەدا بوو دەستور دەکرا هەرچەند ئێستاش کەم تا کورتێک ماوە بەڵام بەرەو نەمان دەچێت دیارە هەر ڕێوشوێنێک بەسەرچوو ئەم وشە و زاراوە و ئامرازانەی پەیوەندیان بەم ڕێوشوێنەوە هەیە لەسەر زار و زمانان نامێن و وردە وردە لەبیر دەچنەوە تەنیا لە بیت و باواندا دەمێننەوە کە تێگەیشتنیان بۆ بەرەی داهاتوو دژوار و ئەستەم و گرانە خۆ بە ناشکری ناڵێم فەرهەنگ نووسێکی ئەو تۆمان نەبووە و قاموسێکی وامان نییە ئەم وشە و زاراوانەی تۆمارکردبێ و لە نەمان پاراست بێ ئەم ڕۆژانە بۆ نووسینی ئەم وتارە پەنام بۆ فەرهەنگی تاقانەی کوردی بە کوردی خاڵ برد لە ژێر وشەی ڕاو و تانجی و تاژیدا شتی وای نووسی بوو کابرا گوتەنی ئەزی تێدا شەرمەزار بوومەوە بۆیە ویستمەوی لە بیرم ماوە و لی دەزانم لەو باردا بنووسم تا قاموس نووسی دوا ڕۆژمان کەڵکی لێ وەربگرن و ئەو لاوانەی کە وەک من ئەدەبی فۆلکلۆرێکی کوردی بە خەزێنەی زمان دەزانن سوودی لێوەربگرن تاژی یا تانجی و تاجی تۆرەمە سەگێکی درێژ باریک ناسک سوس و لەسەر لینگە پێستی تەنک و ئاماڵ ڕوتێ جوان و ژیکەڵەیە گوتویانە تاژی شازادەی سەگانە تونند و تۆڵە باش لینگ دەدا و بەدەوامە و بە کەڵکی ڕاودێ تاژی تا زەنگەی بەرزتر تەنگەی گورزتر کەفەڵی بڵندتر پشتی ڕاکشاوتر و ئاماڵ کورتتر پەنجەی شوشتر سەر و کەللە و دەم و لمبۆزی باریکتر و ڕەقتر و درێژتر بێ پەسەندترە وەک هەموو تۆرەمە سەگێک بە نێری دەڵێن گۆڵ و بەمێت دەگوترێ دێڵ گۆڵ هەمیشە بۆ جووتبوون ئامادەیە بەڵام دێڵ جارێک یا دوو جار وەبادێ زۆر پێشتر نیشانەی وەباهاتنی دیاری دەدا جا ئەگەر خاوەنەکەی بخوازێ زووتر با بگرێ باشتری تێر دەکات تا قەڵەو بێ و ئەگەر بە پێچوانە نەیەوێ ئاوز بێ ئەوە لە ژوورێکی تاریکدا دەیبەستێتەوە تا لە ڕوو لاواز بێ و لە با بچێتەوە زووتبوونی تاژیش وەک هەموو جسنە سەگێک پێوەروانی پێ دەڵێن بێڵ و گۆڵ پێکەوە دەنووسێن و تا ماوەیەک لێک جوێ نابنەوە تەنانەت ئەگەر لە زمانی کوردیدا بە زایینی هەموو نینۆکدار و گواندارێک جگە لە مالۆس و کەسمەدارە کەسمدارە دەڵێن ترەکین لە شێرەوە تامش ڕەنگە بۆیە بێ ڕەنگە بۆیە بێ کە زۆریان بێچوو دەبێ تاژیش و سەگیش لەوان هەڵناوێرن دەڵێن دێڵە تاژی بە حەفتاشە و ڕۆژ دەترەکێ ئەوەندە تووتکەی بەزگێک دەبن دەڵێن کۆخێک دێڵێک لە سێوە تایازە تووتک دەبینێ دێڵە تاژی هەشت گوانی ئەم بەرەوبەری هەیە تووت کە تاژی لە پێشدا چاوی نووساوە و نابینێ پاش چەند ڕۆژ چاوی دەپشکوێ بە قسەی کۆنەڕاوکەران هەوەڵ تووتک و ئاخر تووتکی کۆخێک لەوانی دیکە باشتر دەردەچن تووتکە تاژی زوو فێرە تێکۆشین خواردن دەبێ و ئیتر نیازی بە شیری دایک نامێنێ دێڵە تاژی ترەکی و پێویستە زۆر باش بەخێو بکرێ و تێر بێ دەنا زیانی خۆرو و و ماڵانگەڕ دەبێ و پەکی ڕاگرتنی دەکەوێت تووتک کە ژیوەڵە بوو گوجوکی پێدەڵێن و لە خۆیەوە فێری ڕاوێچکە دەبێت ڕاوێچکەکردن تەمبرینی ڕێککەوتن و ڕاو فێربوونە گوجوکێک بۆ ئەوانی دیکە هەڵدێ و ئەوی تریش ڕێی دەکەون ڕاوکەری کۆن دەڵێن هەر گوجوکێک هەڵات دیارە لە خۆی ڕادەبینێ و بە گەورەییش لەوانی دیکە سێتر و خێراتر و بەکارتر دەبێت گوجوکێک بە ساڵەوەختێک سونو یا سونی دێتەوە و پێی دەڵێن شەک نیشانەی سون هاتنەوە ئەوەیە کە گۆڵ لە کاتی میزکردندا لاقی هەڵدێنێ پاش ساڵێک دەبێتە خەرت و ئەمجار تەمەنی بە خەرت حیساب دەکرێت خێرایی و خوێڕایەتی کاژی تا نەبێتە خەرت دیاری ناکە وا دەبێ شەک نۆرەش ناکاو کەچی بە خەرتی زۆر چێ دەبێ و بە پێچەوانە شەکی خێرا خوێڕی دەردەچێ ڕەنگەکانی تاژی تاژی ڕەنگی زۆر بە زۆری هەیە سپی ڕەش سوور نەباتی شێ خەزاڵ بۆر تاڵە شڵە خورمایی خەنەی گورگی پڵنگی قەزوانی یازوو مامۆستا عەلای ڕەحمەتی لە کتێبی کوردواریدا کە دەزانن هەر عینوانەکەشی غەڵەتە و هەموو کوردێک دەڵێ کوردەواری باسی ڕا و ئاسک دەکا من بە نەزانی خۆمەوە بە دڵم نەبوو پێم وابوو هەڵەی تێدایە ئەمما پیرەبەگێکی جاف جارێکی باسی ڕا و ئاسکی بۆ کردووم ئەو بۆتان دەگێڕمەوە ڕاست و درۆی وەباڵ بەستۆی خۆی دەیگوت زەمانی دەسەڵات و باوی بەگ و پاشاکانی جاف کە کۆچەر و ڕەوەند بوون باشترین تاژی و ڕەسەنترین ئەسپ لە نێو جافاندا هەبوو لە موکریانیش ناوبانگی ئەسپی جافان بوو ڕەنگ بێ ڕاست بێت چونکە لە عەرەبان نزیکن و جەسنە ئەسپی عەرەبیش لە دنیادا مەشهورە دەیگوت پاشاکان تیپە سوارێکی باشیان هەڵدەبژارد تا ژیەکانیان وا فێر کردبوو کە ڕاویان دادەبەست ڕستەیان هەڵدەکێشا و تا ژی خۆی داوێتە داوێتە پشکۆی سوار و مات دەبوو کە ئاسک هەڵدەهات سواران بەو ئەسپە خۆشبەز و بەکارانەوە دەیان ڕەتاند تا دەیانزانی شەکەت بووە ئەمجار تاژیەکانیان بەردەدایە تا لە خۆڵی دەگەوزاند هەموو ڕاوکەرێک خەنجەری دەبەردا بوو و کێردی دەبان و تیژی لە دیوی ژووری خەنجەردا لە کالان چەقاند بوو و بەو کێردە سەری ئاسکیان دەبڕی و ڕەفیسکەیان کون دەکرد و لە بەن ساموڕتکەیان هەڵدەکێشا و بە تەڕیزەی ئەسپەوە هەڵیان داواسی کورد بە هەموو جاندارێکی گواندار و سمدار کە کەوی و ڕام نەبێ دەڵێ کێوی لە کێوە سەرکەش و شاخە سەخت و ڕژد و هەڵە و زەرد و ماهەکانی کوردستاندا کێوی دەژین کەڵە کێوی گاکێوی سوور یەکجار کەم بوون و لەوانەیە ڕەگەزیان لەم حاڵەدا لەم حاڵەدا لە مەترسیدا بێ و هەر نەمێن و نەمبیستووە ئەوانە بە تاژی ڕاوبکرێن بیستوتانە کە کێوی بە تایبەتی ڕۆژانە لە شاخی هەرسەخت و ڕەوەزی ئەستەم نابێتەوە دەڵێن هەر جێگایکی شاخ بارانی وێ بکەوێ کێویش دەتوانێت پێیدا بڕوە دیارە تاژی لە جێگەی وا کار ناکە